پێشەکی کاتژمێر گەیشتە حوتی بەیانی و کەریم تا ئەو کاتە هێشتا نووسست بوو دایکی بانجی کرد کەریم هەستە دەبێ بچی بۆ قوتابخانە کەریم چاوەکانی هەلبڕی گوتی نامێ بچم چونکە لانی کەم بیست قوتابی و دەما مۆستاش خۆشیان ناوێم ڕخیان لێمە جارێکی دیکە نووسەوە دایکی بۆ ئامادەکردنی نانی بەیانی چوو چێشخانەکە دوای نیو سعات تەماشای کرد وا کەریم هێشتا لە جێگاکەی داماوەتەوە هەڵنەستاوە ڕۆیشتە لای کەریم و پێخەفەکەی لەسەر لا بردوگوتی هەستە کوڕم لە قوتابخانە دوا دەکەوی دەبێت لە کاتی دیاری کراودا بڕۆی کریم گوتی داجان پێم گوتی نامێ بچمەوە بۆ قوتابخانە ئاخر چی وام لێ دەکا بچمەوە باشە تۆ دەتوانانی تەنها یەک هۆکارم پێ بڵێ وام لێ بکات بڕۆم بۆ قوتابخانە دایکی گوتی دوو هۆکاریشت پێ دەڵێم یەکەمیان ئەوەیە تۆ تەمەە 45 ساڵە و دومیشیان ئەوەیە تۆ بەڕێوبەری قوتابخانەکەی لە کاتی لێکۆڵینەوەکانمدا بۆ دانانی کتێبی یەکەمم لە گۆڤاری ڕێدەرز دایجست وتارێکم خوێندەوە ئەوەی ڕادەگەیاند کە لە نێوان هەموو دوو کەسێکدا یەکێکیان حەز بە و ئیشە ناکە کە پێی هەڵدەستێ بڕوانە ئەم حاڵەتە لە هەموو دوو کەسێک لە جیهاندا یەکێکیان خۆزگە دەخوازە کارێکی دیکە بکە جگە لەو کارەی ئێستا دەیکە یاخود لە بوارێکی دیکەدا کار بکات پتر لە 25 ساڵ مێژووی زۆرێک لەو کەسایەتیانم خوێندووە کە لە کارەکانیاندا سەرکەوتوو بن تا وەڵامی دوو پرسیاری گرینگم چنگ بکەوێ یەکەم بۆچی هەندێک کەس لە هەندێکی دیکە سەرکەوتوترن دووەم بۆچی لەگەڵ ئەوەی هەندێک کەس ئەو زانیاری و بەهرەیان هەیە کە پێویستی گەیشتنن بە ترۆپکی سەرکەوتن کەچی لە ئاستێکی زۆر نزمتر لەو ئاستەدا دەژین کە بۆیان پێشببینی دەکرێت دەستم کرد بە دیراسەکردنی بەڕێوەبردنی کاروبارەکان کڕین و فرۆشتن پاشان دیراسەی ئاینەکان و دەروونزانی و کۆمەڵزانی و زانستی فیسیۆلۆژیا و میتافیزیکا و خەواندنی مگوناتیسی لە زیاتر لە دوو سەد زنجیرەی توێژینەوەدا ئامادەبووم، زیاد لە دوو هەزار کتێبم لەسەر گەشەپێدانی خود خوێندۆتەوە، بیست و سێ دبلۆم و سێ پلەی بەرزم لە بوارەکانی بەڕێوەبردن و کڕین و فرۆشتن و ڕەفتاری مرۆییدا بەدەستهێنا. تامزرۆ و پەرۆش بووم بۆ زانینی هۆکاری ئەوە کە هەندێک لە خەڵکی چۆن خاوەن سەرکەوتنی گەورە و بەختەوەری و خۆشگوزەرانین، پوختەکەی ئەمەیە کە پێی گەیشتووم.